ئیمانداران و مسوڵمانانی ئازیز و خۆشەویست سڵاو و ڕەحمەت و میهرەبانی خوای پەروەردگار لە هەموو لایەکتان بێت لە خوای پەروەردگار داواکارم هەموو لایەکمان بە میوانی خۆی قبول کات لە خوای پەروەردگار داواکارم ڕەحمەت و مەغفیرەت و عەفو کەرامات و سەرجەم لێخۆشبوونی خۆی لە مانگی ڕەمەزاندا بە تەواوی خەڵک و خاکی کوردستانمانا دابارێنێ خوای پەروەردگار لێت داواکارین لەگەڵ کردنەوەی دەرگای بەهەشت و لەگەڵ هاتنی مانگ و خەڵات و دیاری تۆ بۆ ئێمە تەواوی خێر و خۆشی ئاسمان و زەوی بۆ مسلمانان بۆ مرۆڤایەتی دابارێنە شادومان و دڵمان خۆشە بەوەی کە خۆمان دەبینینەوە لە نێو مانگی خوای پەروەردگاردا لە پێشوازی و لە سوپاسگوزاری و لە دڵخۆشیمان بۆ ئەم مانگە ئازیزە دەڵێین ئەی ماهی نور مانگی ڕەحمەت ئەی ئارامگای جەستەی شەکەت خەرمانی ساڵت بەرەکەت تۆ دەرفەتی پاکبوونەوەی بۆ تەوبەکار لەگەڵ خودا ئاشتبوونەوەی بۆ زامەکانی ئیمانمان ساڕێژبوون و چاکبوونەوەی بەهارێکی حەشر ئاسای نوێبوونەوەی مژدەی بەهەشتدەری بەوەی بە تەقوا بێ بەندەی خوا بێ وا لە نەفسی خۆی تەرابێ هەرچەند نەفسی وەکو پشکۆ گەرم دابێ و بڵێ بابێ ئەم پێی بڵێ نەخێر نابێ مسوڵمان مسوڵمانی ڕاستەقینە ئەبێ وابێ وەک دار بەڕوو باوەڕ لە دڵیا چەسپا بێ نەک ئەو کەسەی سارد و سڕ بێ نەفسە ئەممارەکەی دڕ بێ بۆ قسەی زل نەرم نەرمە بڕ بێ بۆ کاری چاک سارد و سڕ بێ شریتی تەمەنی بڕوا و لە خەوی غەفڵەتا کڕ بێ برا و خوشکی کوردی مسوڵمانم وە خۆکەوە لە قافڵەی پارشێوکەرانە بەڕێکەوە چا چڵکی گوناه لە خۆت کەوە ئەمە هەلی ڕاهێنانە وەرچەرخانە بەهارە وەرزی ئیمانە قەواڵەی تەوبە و پەیمانە تا بۆ بەهەشتی نەبڕاوە هەموو ببینە پەروانە موسڵمانانی ئازیز دوای بەرچاو ڕوونی و دوای پەروەردەبوون و دوای تێگەشتنمان لەوەی کە ئەم ئیسلامە هەمووی ئادابە دوای حاڵی بوونمان لەوەی کە خوای میهرەبان داوامان لێ دەکات خذو زینەتەکم عند كل مسجد دوای فێربوونمان لە جوانکاری و پاکبوونەوە و جلی جوان و بۆنی خۆش و ڕێک و پێکهاتن بۆ مزگەوت دوای حاڵی بوونمان بە بەرنامەی شیرینی ئیسلام بە لەسەرخۆی و دوور لە دەنگە دەنگ و ژاوەژاو و ئاوەدانکردنەوەی ماڵەکانی خوای پەروەردگار ئەمڕۆ بابەتێک لە هەموو بابەتەکان گرنگتر و گەورەتر بێ بابەتێک ڕەزامەندی خوای پەروەردگاری پێوە بەند بێ بابەتێک هیچ کەسێ پێی ناخاتە نێو بەهەشتەوە بێ ئەوەی خاوەنی ئەو بابەتە بێ بابەتێک هیچ کردارێکی ئینسان ئەرزش و بەهای نییە لای خوای میهرەبان بێ ئەوەی خاوەنی ئەم سیفەتە و ئەم ئاکارە بێ سیفەت و ئاکارێک شەیطان لە بەرامبەریدا دەستە و سان بێ و ئیعلانی کردبێ من سوڵتان و دەسەڵاتم بەسەر ئیماندار و باوەڕدارێکدا نییە خاوەنی ئەم سیفاتە بێ ئەو سیفەت و ئاکارەش کە جوانترین خەڵات و دیاری بێ لە یەکەمین وتاری مانگی ڕەمەزاندا تەواوی مسوڵمانانی پێ وشیار بکەینەوە و ئاگاداری بین بریتییە لە ئاکار و لە ئادابی ئەلئیخلاس واتە دڵسۆزی و نیەت پاکی و پاکبوونەوە و یەکلابوونەوە بۆ خوای میهرەبان خوای پەروەردگار لە قورئانی پیرۆزدا وما امروا ئەمری خوای پەروەردگار بۆ ئێمە تەنها بریتییە لەمە الا ليعبدوا الله مخلصین له الدین ئەمری خوا سبحانه وتعالی بۆ ئێمە ئەوەیە کە عەبدایەتیمان بۆ خوای پەروەردگار بە ئیخلاس و بە نیەت پاکی و بە دڵسۆزیوە بێ ئەمری خوای پەروەردگار بۆ ئێمە ئەوەیە کە مسوڵمانان نێوانی خۆتان و خوای پەروەردگار هیچ دروستکراوێ هیچ چاوێک هیچ کامێرەیەک بابوونی نەبێتیایدا ئەمری خوای پەروەردگار بۆ ئێمە ئەوەیە کە شەو و ڕۆژمان تاریکایی و ڕووناکیمان، تاکی و قەرەباڵغیمان، مزگەوت و بازاڕمان، ئیللا لە ژێر چاودێری خوای میهرەبانا بێ. ئەمری خوای پەروەردگار بۆ ئێمە ئەوەیە کە گوفتارمان، کردارمان، بەخشینمان، دەعوە و بانگەوازمان، دۆستایەتی و هاریکاریمان هەر هەمووی لەبەر خاتری خوای میهرەبان بێ. چونکە خوای پەروەردگار ئەمری پێکردوین بیپەرستین ئەلا للە الدین الخالص ئەو دینەی کە خوای پەروەردگار ئەمری کردووە ئێمە پێوەی پابەند بین لەسەری بەردەوام بین خوای میهرەبان بپەرستین بریتیە لەو دینەی کە دەبێ خالیسەن لله عەبدایەتی و بانگەواز و خزمەتکردنمان بۆ خوای میهرەبان بێت کەواتە مسلمانانی ئازیز لە قورئانی پیرۆزدا خوای میهرەبان بۆیە لە بیست ئایەتا بە مخلیسین بە مخلیسون بە خالیسەن ئاگادارمان دەکاتەوە بە کۆی هەر هەمووی سی و یەک جار لە قورئاندا خوای پەروەردگار ئاگادارمان دەکاتەوە کە کردارەکانی ئێمە دوور بێ لە شرک دوور بێ لە ڕیا دوور بێ لە نیفاق تەنها و تەنها مەبەستمان پێ خوای میهرەبان بێ خوای پەروەردگار نمونەیەکمان پێ دەدا نمونەی شیر کە لە گوانی ئاژەڵەوە دێتە دەرەوە خوای پەروەردگار دەفەرموێت من بین فرث و دم لبنا خالصا ئەزانن شیر لە کاتێکدا لەگوانی ئاژەڵەکان دێتە دەرەوە لە نێوانی خوێن و لە نێوانی شیاکەدا دێ ئەگەر تێکەڵاو بە هەر کامێکیان بێ پێی ناوترێ لەبەنەن خالیسا شیرێکی ساغ و تەندروست ئەگەر خوێنی تێکەڵاو بێ شیر نییە کەواتە کردارەکانی ئێمەش ئەگەر ڕیا و ڕووپامایی تێدا بێ ئەگەر بۆ مەبەستت پێ غەیری خوای پەروەردگار بێ ئەوا دڵنیابین پارێزراو نابین کەواتە ئێمە دروست کراوین بۆ ئەنجامدانی کردار خوای پەروەردگار دەفەرموێ ئێوەم دروست کردووە مەبەست لە دروستکردنی ئێوە لیەبلووەکم ئەیوکم ئەحسن و عەمەلا تا بزانن کام لە ئێوە خۆتان بۆ خۆتان لەو مەدانەدا کامتان باشترین و تەواوترین و کامەڵترین کردار ئەنجام دەدەن فضیلی کوڕی عیاض ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ لێی دەپرسن ئەحسەن و عەمەلا کامەیە فەرمووی باشترین کردار ئەوەیە دوو مەرجی تێدابێ یەکەمینیان یەعنی ئەخلەسه مەبەستت لەم کردارە تەنها بۆ خوا مەبەست پێبوون بێ دووهەمینیان لەسەر شەرعی خوای پەروەردگار بێ ئیبن مەسعود ڕەزا و ڕەحمەتی خوا لە خۆی و لە باوکی بێ دەفەرموێت جوانتر حاڵی بن ئەم ئایەتە چیتان پێ دەڵێ گفتار نرخ و بەهای نییە بێ کردار گفتار و کرداریش بێ نیەت هیچ بەها و نرخێکی نییە گفتار و کردار و نیەتیش بێ مەبەست پێخوا بوون لای خوای پەروەردگار هیچ بەها و نرخێکی نییە کەواتە مسلمانانی ئازیز ئێستا هەموو لایەکمان دەبێ بزانین کە کردار و گوفتارەکانی ئێمە بە تایبەتی لە مانگی ڕەمەزاندا ئەگەر ئەم دوو خاڵە لە خۆ نەگرێ کە مەبەستمان پێ ڕەزامەندی خوای پەروەردگار و پاشانیش شوێن پێی پێغەمبەری ئازیز هەڵگرتن نەبێ خوای پەروەردگار پاداشتمان ناداتەوە بۆ باشتر حاڵی بوونمان بە خێرایی ئەو چیرۆکانەتان بیردەخەمەوە هەمووی لە صحاحین و لە بوخاری و لە مسلیم دا کە هاتوون ئاشنای هەموو لایەکتانە ئەو سێ مسلمانەی چوونە ماڵی پێغەمبەری ئازیز عەلەیه سەلات وەسەلام پرسیاریان دەربارەی عیبادەتی خۆشەویست کرد دوای بەرچاوڕوونیان لە عیبادەتی پێغەمبەری ئازیز دانەیەکیان بڕیاری دا چیتر من بە درێژایی تەمەن و ساڵم بە ڕۆژوو دەبم دانەیەکی دیکەیان وتی، ئیتر من شەوان مەگەر چۆنها ئەگینا بە درێژایی تەمەنم هەر شەو نوێژ دەکەم، ئەوی دیکەیان وتی، ژن و ماڵی چی، دنیای چی، تەواو دەستبەرداری دنیا دەبم. ئایا ئەمە نیەتیان بۆ خوا نەبوو؟ بێگومان بەڵێ، بەڵام بۆ پێغەمبەری ئازیز، خێرا لەسەر مینبەرەوە موسڵمانان ئاگادار دەکاتەوە و دەفەرموێ کەسانێک بڕیاری لەم جۆرەیان داوە فمن رغب عن سنتی فلیس منی ئەمە سنەتی من نییە من شەو نوێش دەکەم و دەخەوم من بە ڕۆژوو دەبم و بە ڕۆژوو نابم و هەروەها ماڵ و خێزانم هەیە و هاوسەرگیری ئەنجامم داوە و لەگەڵ یا ناحەقیان جێبەجێ دەکەم کەواتە خەلەلی ئەم سێ کۆمەڵەیە بریتی بوو لەوەی کە نیەتیان پاک بوو بەڵام لەسەر شەرعی خوای پەروەردگار نەبوو لە ڕۆژی قیامەتە لە پێشی هەموو ئینسانەکانەوە سێ کۆمەڵ دەهێنرێن بە ناشرینترین شێواز بە قێزەونترین دیمەن پیشانی مەخلوقات دەدرێ و بەرەو بارەگای خوای پەروەردگار ڕاپێچ دەکرێن کێ نەوسێ کۆمەڵە خوا پەنامان بات یەکەمینیان عالمێک قورئان خوێنێک خەتیب و وتاربێژێک بانگخوازێک خوا پەنامان بات نەسیحەتی خەڵکی کردووە دووەمینیان گەنجێک کەسێک مسلمانێک گیانی بەخشیوە جیهادی کردووە سێمینیان کەسێک ماڵی بەخشیوە پەروەردگارا ئێمە ئەمانەمان لەبەر خاتری تۆ کرد اللە ئەکبەر خوای پەروەردگار بۆ خۆی وەڵام دەداتەوە و دەفەرمێ نا ڕاستان نەکرد ئەی خەتیب و عالم و قورئان خوێن بۆ ئەوەی پێت بڵێن خەتیبی بۆی پێت بڵێن عالمی قاریئی قورئان خوێنی دەنگخۆشی زانای خوا پەنامان بات ئەی ئەو کەسەی جیهادت کرد بۆی پێت بڵێن جەری و ئازا و بەغیرەتی ئەی ئەو کەسەی ماڵت بەخشی بۆی پێت بڵێن سەخیە دەستکراوەیە کەواتە ئەمانیش کردارەکەیان شەرعی بوو بەڵام نیەتیان بۆ خوای پەروەردگار نەبوو ئەی نمونەی سێیەم جوان حاڵیمان دەکات کە ئەو سێ کەسەی کە لە ئەشکەوتەکەدا لە ئەنجامی باران و ڕەشەبادا لە ئەشکەوتێکدا گیر بوون دواتر بەری ئەشکەوتەکەیان لێگیرا کە لە بوخاری و موسلیمدا هاتووە حەدیثەکە لە نێو ئەشکەوتەکەدا چۆن ڕزگاریان بوو بۆ ڕزگاریان بوو پەنایان بەچی برد بۆچی برد ئەو سێ مسلمانە لە نێو ئەشکەوتەکەدا دەستی نزایان بۆ خوای پەروەردگار بەرزکردەوە یا ئەڵڵا خوایە لە تەمەنمانە لە ڕابردوومانە دانەیەکیان وتی خزمەتی دایک و باوکمم دەکرد ڕێزی دایکم و باوکم نازی دایکم و باوکم خواردندان بە دایکم و باوکم پێش خز بەسەر ماڵ و منداڵی خۆما خوایە ئەگەر مەبەستم پێ تۆ بوو ئەگەرم کردارەی کردومە خوایە تۆ لێی ڕازی بووی خوایە درگای خێرمان لێ بکەرەوە دووەمیان گەنجێکی داوێن پاک خوایە ئافرەتێک هاتە بەردەستم زەلیل بوو تەسلیم بوو خۆی تەسلیم کردم بەڵام خوایە لەبەر خاتری تۆ وتم معاذ الله خوایە لە ترسی چاوی تۆ لە ترسی مراقبەی تۆ لە ترسی عقابی تۆ خوایە تووشی و زینایە نەبووم خوایە گەر فعلەن ئەو تاوانم لەبەر خاتری تۆ نەکردو درگای خێرم لێ بکەرەوە سێمینیان خوایە ماڵێک هاتە لام ئەمانەت بوو کرێی کرێکارێ بوو خستمە کارەوە برەوم پێدا پاشان گەڕاندمەوە بۆ ساحێبەکەی خوایە ئەگەر ئەمەم لەبەر خاتری تۆ کرد ئەگەر ئەم کردارەی من شەرعیە خوایە درگای خێرم لێ بکەرەوە فعلا درگای ئەشکەوتەکەیان لێکرایەوە کەواتە مسلمانانی ئازیز کردارەکانی ئێمە گرنگە کردار ئەنجام بەین عیبادەت بکەین بەڵام خوای میهرەبان کردار و عیبادەت و گوفتار لە ئێمە کاتێک وەردەگرێ کە مەبەستمان پێ خوای پەروەردگار بێ مسوڵمانانی ئازیز ڕۆژوانانی خۆشەویست زۆر گرنگە هەموو لایەکمان ئاگادار بین کە پێغەمبەری خوا دەفەرمێ من صام رمضان هەر کەسێ ڕۆژووی ڕەمەضان بگرێ ئیمانا واحتسابا سەرنجبەن ئیمانی بەوە هەبێ کە ئەم عەبدە و خوای پەروەردگار بۆ عیبادەت دروستی کردووە ئیمانی وابێ پاداشتی بە ڕۆژووبوون خوای میهرەبان لە ڕۆژی قیامەتا دەیداتەوە ئیمانی وابێت کە چاودێری ڕەب العالمینە چاو و دەم و دەست و دامێنی دەپارێزێ لە حەرامەکان انجا غفر له ما تقدم من ذنبه مسلمانانی ئازیز شەو نوێژکردن و تەراویحکردن گرنگە بەڵام پێخەمبەری ئازیز دەفەرمێ من قام رمضان ایمانا و احتسابا تراویح دەکا بەڵام بە هەمان شێوە ئیمانی بەخوایە و هەروەها بە تەمای پاداشتی خوایە و چاوی هیچ کەسێک کاریگەری لەسەری نییە ئینجا خوای پەروەردگار لە گوناهەکانی خۆشەوێ لەمە گرنگتر سەیری نیەت بکەن نیەت تیجارەت و بازرگانیەکی زۆر گەورەیە دەفەرمێ پێغەمبەری خوا دەفەرموێت تەنانەت نەک هەر پلەی شەهیدی پێ دەبەخشرێ ئەگەر کەسێ ئەسپێک ببەستێتەوە تاوی بات مەبەستی ئەوە بێت کە خزمەت بە دینی خوای پەروەردگاری پێ بکات تەنانەت وەزنی و ئەسپەکەی تەنانەت پاشەڕۆ و کێش و هەموو قەبارەی وڵاخەکەشی بۆ دەکرێ بە پاداشت و لە تای ترازوویدا دادەنرێ و پێی دەدرێتەوە مسلمانانی ئازیز پێغەمبەری خوا دەفەرمێ هەر مسلمانێ سەری خستە سەر جێگا بە دەست نوێژەوە مەبەستی ئەوە بوو خوایە هەڵدەستم خوایە موەفەقم کە هەڵمسێنە و شەو نوێژ بکەم پارشێو بکەم ئەفەرمی ئەگەر خەبەری نەبوویەوە تەواوی ئەجر و پاداشتی شەو نوێژی بۆ نەدوت بۆ دەنووسرێ بۆ چونکە بەنیەتی ڕاستەوە داوای کردووە لەمە گرنگتر دەفەرمێ پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام دەفەرمێ مسلمانێک خبری دەبێتەوە و دەستنوێش دەکرێ و ڕێ دەگرێ بۆ مزگەوت بەڵام کاتێک دێ بۆ مزگەوت دەفەرمێ دەبینێ مسوڵمانان دەگەڕێنەوە و نوێژ کراوە پێخەمبەری ئازیز دەفەرموێ ئەو مسلمانە تەواوی ئەجر و پاداشتی جەماعەت و چاوەڕوانی و نوێژی جەماعەتی بۆ دەنووسرێ چونکە فعلا نیەتی وا بووە ئەمە پیشەی نەبووە لە هەفتەیەکدا لە مانگێکدا لە کۆی مانگی ڕەمەزانا دەکرێ دەگونجێ مسلمانێک ئاوای بەسەرا بێت مسوڵمانێک دوای جەنازە دەکەوێ پێغەمبەری خوا دەفەرموێ بەتەمای پاداشتی خوایە ئینجا دوو کێوی گەورەی شاخەکانی کوردستان پاداشتی بۆ دەنووسرێ پیاوێک کرێکاری دەکات نانەوایی دەکات فیتەری دەکات شۆفێری دەکات پێغەمبەری خوا دەفەرموێ ئینفاقی ماڵ و منداڵی دەکێشێ ئەفەرمێ یەحتەسیبوها بەتەمای پاداشتی خوایە خوا لە خۆی ڕازی دەکات حەڵاڵ بۆ ماڵ و منداڵی دێنێتەوە ئەفەرمێ سەدەقە و پاداشت و خەیرە و هەر هەمووی بۆ دەنووسرێ کەواتە ئەم وتارە پێمان دەڵێ مسلمانانی ئازیز ئێمە ئەم کارەی کە باسی دەکەین کاری پێغەمبەرانە خوای پەروەردگار لە قورئاندا دەفەرمێ لە وەصفی پێغەمبەرانە دەفەرمێ ئینه من عبادنا المخلصین یان مخلصین کەواتە ئیخلاص کاری پێغەمبەرانە مژدەیەکی تر لە بەرهەمی ئیخلاسا ئەوەیە پێغەمبەری خوا دەفەرمێ اذا مرض العبد او سافر كتب له مثل ما كان يعمل مقيما صحيحا ئەی نەخۆشەکان ئەی پیر و بەساڵاچوان ئەی ئەو کەسانەی کە ڕێبواری یەخەی پێگرتوون و نەتان نەتان توانیوە یان نەتوانن بە ڕۆژوو بن ئەی ئەو کەسانەی لەسەر جێگا کەوتون پێغەمبەری خوا دەفەرمێ لە کاتی لەش ساغیتانا چیتان ئەنجام داوە ئەوا تەواوی ئەجر و پاداشتی ئەو عیبادەت و ئەو ڕۆژ و ئەو نوێژی سونەت و ئەو شەو نوێژانەتان بۆ دەنووسرێ چونکە نیەتی ئێوە ئەوەیە ئەنجامی بەن کەواتە مسلمانانی ئازیز ئەم مژدانە زۆر گرنگە بۆ ئێمە مژدەی دووەم کێ لە ئێمە گیرۆدەی دەستی شەیطان نییە کێ لە ئێمە لە ژێر هەڕەشە و ترسناکی شەیطانان نییە خوای پەروەردگار لە قورئانی پیرۆزدا تۆماری کردو بۆ ئێمە شەیطان چ بڕیارێکی داوە؟ بڕیاری یەکەمی شەیتان خوای پەروەردگار لە قورئاندا تۆماری کردووە کە وتوویەتی قال فبعزتک لأغوینهم اجمعین بە عیزەتی تۆ قەسەم خوایە ئەم عەبدانەی تۆ گومڕا دەکەم لە ڕێ لا دەدەم لە سوێنێکی تریدا وتوویەتی لأزینن لهم فی الأرض ئەوا سوێن بە تۆ خوایە ئەوەی حەڵاڵ بێ لایان ناشرین دەکەم ئەوەی حەرام بێ لایان جوان دەکەم ماڵی خوایان لا قورس دەکەم بازاڕ و گەڕانیان لا ئاسان دەکەم زینایان لا جوان دەکەم نیکاح و هاوسەرگیریان لا قورس دەکەم معاملەی حەڵاڵیان لەبەرچاو دەخەم ڕیبا و سوخۆریان لا جوان دەکەم پاشان دەڵێ وەلە ئوغویەنەهم ئەجمعین گومڕایان دەکەم الا من اتبعک من الغاوین عەبدێ گەنجێ ژنێ پیاوێ لەبری دین لەبری قورئان و سنت دوای جاهیلیت بکەوێ دوای ئەهوا و ئارەزووی بکەوێ دوای حەرام بکەوێ دوای چاو لەوەڕاندن بکەوێ بێگومان ئەوە ئەهلی غەوغایە ئەوە شەیطان بە ئارەزووی خۆی یاری پێ دەکا و لە عیبادەت و لە قورئان و لە مزگەوت دووری دەخاتەوە ئنجا بیست ساڵی تر تەمەنمان چەندێک مابێ ئیسراحەتمان کردووە مسوڵمانانی ئازیز خوای پەروەردگار لەم قورئانە پیرۆزەدا باسی دڵ و سینەمان زۆر بۆ دەکات لە قورئانی پیرۆزدا خوای پەروەردگار سەد و سی و چوار جار باسی دڵمان بۆ دەکا ئەزانن بۆ چونکە پێغەمبەری ئازیز دەفەرمێ إن الله تعالى لا ينظر إلى صوركم وأجسامكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم الله أكبر خوا سيري جسم ورنگ ورخسارتان ناكا خواي پروردگار سيري مالو خانو سيارتا ناكا سيري دلتانكا واتا نيتان سيري كردارتانكا واتا چندك موافقي قرآن وسنته ئا ئەم فەرموودەیە بریتییە لە بەشێکی گەورە و گرنگی هەموو عیلم کە باس لەومان بۆ دەکات هەر کردارێ هەر ڕۆژوویەک هەر شەو نوێژێ هەر قورئان خوێندنێ هەر بەخشینێک مەبەستی پێ خوا نەبێ دڵنیابن پاداش وەرناگرێ کردارەکان بە پێی نیەت پاداش دەدرێتەوە بۆ دێی بۆ مزگەوت بۆ بە ڕۆژووی بۆ تەراویح دەکەی بۆ قورئان دەخوێنی بۆ حیجاب دەپۆشی بۆ ماڵت دەبەخشی ماڵ دەست خۆش کەری خەڵکی چاوەڕێ بی بەڵکو ئەگەر بەتەمای ئەمە بی خەڵک دەست خۆشی لێ بکا خوا پاداشتت ناداتەوە ئەوە شرکە ئەگەر کردارێ لەبەر خەڵکی ئەنجام بەی ئەوە ڕیایە ئەگەر لە ترسی خەڵکی نەیکەی ئەوە شرکە ئەگەر لەبەر ڕەزامەندی خوای پەروەردگار بیکەی ئەوە ئیخلاسە و خوای پەروەردگار پاداشتت دەداتەوە لە ڕۆژی قیامەتا خوا پاداشتی کێ دەداتەوە ئەو کەسانەی کە لەبەر خاتری خوای پەروەردگار فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا خوای پەروەردگار لە ڕۆژی قیامەتا بمان پارێزی لەو کەسانە نەبین کە دەفەرمێ وقدمنا الى ما عملوا من عمل کردار و گفتار و بەخشین و نوێژ و ڕۆژی زۆریان پێشخستووە بەڵام فجعلناه هباء منثورا بەرباد دەبێ کردارەکانیان بۆ چونکە مەبەستیان پێ دونیا پێ دەسەڵات پێ چاوی خەڵکی بووە کەواتە ئیخلاس مسلمانانی ئازیز گەورەترین سەمەرە و بەروبوومی ڕۆژوو مانگی ڕەمەزانە ڕەمەزان مانگی بەرزبوونەوە و نوێبوونەوە و پاکبوونەوەیە ڕەمەزان مانگی زەمانەتە ڕەمەزان مانگی مزگەوت و قورئانە ڕەمەزان مانگی هەستکردن بە چاودێری خوای میهرەبانە ڕەمەزان مانگی ڕزگاربوونە لە ئاگری جەهەنم دەبا بینی خۆمان و خوای پەروەردگار پاک بکەینەوە تا خوای میهرەبان نێوانی خۆمان و خەڵکیمان بۆ ساغ بکات خوایە بۆ خاتری ئیسمی عەظەمت خوایە نەفسمان پاک کەرەوە لە شرک و لە ڕیا خوایە ئیخلاسمان پێ ببەخشە خوایە موفقمان بکە کردار و گفتارمان لەبەر خاتری تۆ بێ خوایە لە عەبدە مخلیسەکانی خۆت قبوڵمان کە خوایە نوێژ و ڕۆژ و عیبادەت و شەو نوێژ و تەراویحمان لەبەر خاتری ڕەزامەندی تۆ بێ یا ئەڵڵاه خوای پەروەردگار بۆ خاتری ئیسمی ئەعظەمت ئێمە عەبدانێکین میوانی تۆین خوایە ڕێزی خۆتمان پێ ببەخشە خوایە ڕێزی خۆتمان پێ ببەخشە خوایە تینوێتی و گەرما و ناڕەحەتی ئەم گەرمایە بکە بە کەفاراتی گوناهەکانمان بکە بە هۆکاری ڕزگاربوونمان لە ساحەی مەحشەرا یا ئەڵڵا خوایە تینوێتی مسلمانانە پاداشت بەرەوە بە ئاوی کەوسەر یا ڕەب العالمین خوایە شیفای نەخۆشی مسلمانان بە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە خوایە نەخۆشانێکی زۆر ئومێدیان هەیە ئەم عەبدانە لە ماڵەکەی تۆدا داوا لە تۆ دەکەین یا ئەڵڵا شیفایان پێ ببەخشە یا منان منەتی خۆت بەسەرە میلەتەدا ببارێنە خوایە درگای ڕزق و ڕۆزی لە میلەتە بکەرەوە خوایە درگای ڕزق و ڕۆزی لە میلەتە بکەرەوە خوای پەروەردگار ئەم میلەتە بێ موچە و بێ بوجە کراوە یا ئەڵڵا درگای ڕزق و ڕۆزی لێ بکەرەوە درگای شەرمان لێ دابخە یا رب العالمین خوایە شەر لەم خەڵک و خاکی کوردستانە دوور بخەرەوە بە خاتری ئیسمی عەظەمت یا ئەڵڵا